ڕاهێنان لەسەر هەناسەدانی قووڵ بکە. باوەڕبەخۆبوونت تا ڕادەیەکی زۆر پەیوەندی هەیە بە هەستی تۆوە لەسەر خۆت و ڕادەی ئاسوودەیی و هێمنیت. هەموو مرۆڤە خەمۆک و بێورەکان بێ جیاوازی هەناسەدانی قووڵیان نییە، گۆڕینەوەی هەوا لە هەناسەدانیاندا کەمە، ئەوان تەنیا بە بەشەکانی سەرەوەی سنگیان هەناسە دەدەن. بە دڵنیایی هیچ کەسێکی خەمۆک و تەمەڵ و بێ ورە ناتوانێت باوەڕبەخۆبوون و نەفسبەرزی هەبێت کاتێ تۆ هەناسەی قوڵ ئەکێشی ئۆکسجینێکی پتر ئەگات بە مێشکت و کارایی مێشکت ئەباتە سەرەوە کە ئەویش بەرزبوونەوەی توانا و بیرکردنەوە و سازندەگی بەدواوەیە بە هەناسەدانەوەی قوڵ کە بەدوای هەناسەی قوڵدا دێ تۆ هەست بە کشان و ئاسودەیی ماسولکەکان ئەکەی ئەو ئاسودەییە ماسولکەییە دەرەکییە ئاسودەیی ڕۆحی دەروونی پێوەیە. هەموو ئەوانەی کە دڵەڕاوکێیان هەیە بە نموونە کاتی وتاردان بۆ کۆمەڵێک یان قسەکردن لەگەڵ پیاوی گەورەدا تووشی دڵەڕاوکە ئەبن باش دەزانن کە هەناسەدانیان لە هەموو شتێک زیاتر ئەگۆڕێ بە جۆرێک کە بە ئەستەم هەناسەیان بۆ ئەدرێت. ڕێگەیەکی نەهێشتنی دڵەڕاوکە خووگرتن بە هەناسەدانی قووڵەوەیە ئەگەر سەیری ئەو کەسانە بکەی کە هەمیشە لەسەر خۆن و هەرگیز تووشی تووڕەیی و توندی نابن و تەنانەت لە ئاڵۆزترین دۆخدا بەسەر خۆیاندا زاڵن، ئەبینی کە هەناسەی قووڵ ئەدەن. لە کاتی تووڕەبووندا هەناسەت زۆر تەنگ و ڕووک کشییە. ئەگەر لەو دۆخەدا شێوازی هەناسەدانت بگۆڕی و ئارام و قووڵ هەناسە بدەی، بەسەر ڕقەکەتدا زاڵ ئەبی، ئەوانەی باوەڕیان بە خۆیان هەیە توانایەکی زۆریان هەیە بۆ بڕیاردان، هەناسەدان لە ڕێگەی دروستکردنی هێوری و بەرزکردنەوەی توانای سازندە و کارامەیی مێشکەوە توانا و شێوەی بڕیاردان بەرز ئەکاتەوە، بیکە پیشەت کە هەناسەی قوڵ بدەیت و شێوەیەکی وریاتر و قوڵتر بدەی بە هەناسەت. باش بخەوە. باش خەوتن واتە قوڵکردنەوەی هەناسەدان لە خەودا، واتە ئاسوودەیی و پڕکردنەوەی دەمارەکان و موغناتیزەی هۆش هەموو ئەوانە واتا وزەی دووبارە ورەی دووبارە بەهێزبوون و باوەڕبەخۆبوونی زیاتر بێ خەویش ناهێڵێت دەمارەکانت پڕ ببنەوە و بحەسێنەوە تۆش لە بەرامبەر هۆکارەکانی نەخۆشی و وروژێنەرەوە دەماریە خراپەکان وەک توڕەیی و دڵەڕاوکە لاواز ئەکات کەواتە گرنگی بدە بە خەوتنت و باش بخەوە ئەم بەشەش بە کۆتا هات.